بەناوی خودای بەخشندە و میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خدا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە ئەوە چەند ئایەتێکە لە ئایەتەکانی ئەم قورئانە ڕوون و ئاشکرایە ئێمە هەندێک لە هەواڵ و بەسەرهاتی گرنگی ڕاست و نەگۆڕی موسا و فیرعەون دەخوێنینەوە بەسەرتدا بۆ ئەوەی سوود بگەیەنین بە گەلێک کە بڕوا دەهێنن تا ببێتە پەند و ئامۆژگاری. بێگومان فیرعەون زاڵ و دڕەندە بوو لە وڵاتەکەیدا، خەڵکەکەی پارچە پارچە کرد، جیاوازی خستە نێوانیانەوە، دەستەیەکیانی دەچەوساندەوە و لاوازی دەکردن، منداڵە نێرینەکانی سەردەبڕین، کچان و ئافرەتانی بە زەلیلی دەهێشتەوە، بەڕاستی ئەو ستەمکارە یەکێک بوو لەوانەی تۆوی خراپەی دەچاند، ئێمەش دەمانەوێت دەرو بکەینەوە لە چەوساوەکان و منەتی خێر بکەین بەسەر لاوازکراوەکاندا لە وڵاتدا و دەمانەوێت بیانکەینە پێشەوا و بیانکەینە میراتگری سامان و دەسەڵاتی ستەمکاران، هەروەها دەمانەوێت پایەداریان بکەین و دەسەڵاتیان بچەسپێنین لە وڵاتدا و ئەوە پێش بهێنین بۆ فیرعەون و هامان و سەربازانیان کە لێی دەترسان، ئەم بەڵێنە خوداییە بە ویستی پەروەردگاری باڵا دەست دووبارە دەبێتەوە بۆ ئیمانداران لە بارودۆخی تایبەتی و گونجاودا. ئێمە دایکی موسامان ئاگادار کرد کە شیری بداتێ و پێمان وت، جا کاتێک مەترسیت پەیدا کرد لەوەی کە پێی بزانرێت فڕێی بدەرە ڕوباری نیلەوە، نە بترسە لەوەی تووشی بەڵا ببێت نە خەفەتیشی بۆ بخۆ، چونکە ئێمە بەڕاستی دەیگێڕینەوە بۆ لات و لە ئایندەشدا دەیکەین بە یەکێک لە پێغەمبەرە پەیامدارەکان ئەوسا ئیتر دار و دەستەی فیرعەون هەڵیان گرتەوە تا سەرەنجام ببێتە دوژمن و خەفەت بۆیان بەڕاستی فیرعەون و هامان و سربازەکانیان گوناهکار و تاوانبار و هەڵەبوون کاتێک فیرعەون موسای ساوای بینی فەرمانی کوشتنی دەرکرد خێزانەکەی نەیهێشت و وتی هیوادارم ببێتە مایەی خۆشحاڵی و چاوڕوونی بۆ منیش و بۆ تۆش مەیکوژن بەڵکو لە ئایندەدا سوودمان پێبگەێنێت یان دەیکەینە کوڕی خۆمان لە کاتێکدا ئەوان هەر پێی نازان و هەستی پێ ناکەن. ئەوسا دایکی موسا هەستی بە بێتاقەتی و بە بۆشاییەکی زۆر دەکرد لە دڵ و دەروونی خۆیدا، بەڕاستی خەریک بوو ڕازەکە ئاشکرا بکات ئەگەر ئێمە دڵیمان دامەزراو نەکردایە تا لەو کەسانە بێت کە بڕوایان بە بەڵێنی خدا هەیە پاشان بە خوشکەکەی موسای وت بڕۆ بە شوێنیدا دوای تاوێک لە کەنارێکەوە موسای بە باوەشی ئافرەتێکەوە بینی ئەوان هەستیان بەوە نەکرد کە خوشکەکەی چاودێری دەکات ئێمە پێشتر هەرچی ئافرەتی شیردەرە لەومان حەرام کرد خوشکەکەی بەمەی زانی حەکیمانە لە کۆشک نزیک بۆوە وتی ئایا ناونیشانی ماڵێکتان پێ بڵێم کە ئەو منداڵەتان بۆ بەخێو بکەن دڵسۆز و میهرەبانیش بن بۆی بەو شێوەیە جێڕامانەوە بۆ لای دایکی تا دڵنیا و دڵارام بێت و چاوی بەدیتنی ئاسوودە ببێت ئیتر خەفەت نەخوات و لای ڕوون بێت کە بەڵێنی خودا حەق و ڕاستە بەڵام زۆربەی ئەو خەڵکە نازانن و هەستی پێ ناکەن دوای چەند ساڵ کاتێک تەمەنی گەیشتە ئەو پەڕی هێز و توانایی ئێمەش حکمت و دانایی و زانیاریمان پێبەخشی هەر بەو شێوەیە پاداشتی چاکەکاران دەدەینەوە موسا لە کاتی غەفڵەتی خەڵکی شاردا خۆی کرد بە شەقام و بازاردا بینی دوو پیاو شەڕ دەکەن ئەمەیان لە تایفەی خۆیەتی و ئەمەشیان لە دەستەی دژمنەکەیەتی سەربازی فرعونە ئەوەی خزمی خۆی بوو موسای بینی هاواری لێکرد کە فریای بکەوێت و زاڵی بکات بەسەر دوژمنەکەیدا موساش بەپەلە چوو بەدەمیەوە بۆ کسێکی ماڵی بە کابرای قبتیدا و کوشتی موسا پەشیمان بۆوە لە بەرخۆیەوە وتی ئەم کارە شەیتان پێی کردم من نەمدەویست بیکوژم بەڕاستی شەیتان دژمنێکی گومڕاکەری ئاشکرایە اینجا دەستەکانی بەرز کردەوە وتی پەروەردگارە من بەڕاستی ستەمم لە خۆم کرد کاتێک لە دەستم دەرچوو ئەو کابرایەم کوشت لێم ببوورە و بم بەخشە جا خدای مێهرەبانیش لێی خۆش بوو بێگومان ئەو زاتێکی لێ خۆش بوو مێهرەبانە موسا هەستی کرد پەروەردگاری نزای گیرا کردووە بۆیە وتی پەروەردگارا مادام ئاوا ناز و نیعمەتی لێخۆشبوونت بەسەردا ڕژاندم من ئیتر هەرگیز نابمە پشتیوان بۆ تاوانکاران. بەهۆی ئەوەوە ترس و بیم دایگرت و بە شاردا دەسوڕایەوە و چاودێری دەکرد، کتوپڕ کابرای کە دوێنێ فریای کەوت هاواری لێکرد فریام بکەوە، موسا چوو بە هاواریەوە و پێی وت بەڕاستی تۆ کابرایەکی شەڕەنگێز و جێچەڵگێڕی ئاشکرایت. کاتێک موسا ویستی هێرش بکاتە سەر ئەوەی کە دوژمنی هەردووکیانە واتە قبتیەکە، کابرا وتی، ئەی موسا دەتەوێت منیش بکوژیت وەک ئەو کەسەی دوێنێ کوشتت؟ دیارە تۆ هەر دەتەوێت ببیتە زۆردار لە زەویدا و ناتەوێت بچیتە ڕیزی ئەو کەسانەوە کە چاکەکارن. دوای ماوەیەک لەوپەڕی شارەوە پیاوێکی ئیماندار کە لە خزمانی فیرعەون بوو بەپەلە هات و وتی، ئەی موسا فریای خۆت بکەوە بەڕاستی دار و دەستەی فرعون دانیشتون و نەخشە دەکێشن تا بتکوژن تا زووە دەرچۆ و ئێرە بەجێ بهێڵە بێگومان من لە دڵسۆزانم بۆ تۆ موسا لە شار دەرچوو بە ترس و بیمەوە هەر سەیری ئەم لاو ئەو لای خۆی دەکرد لە بەرخۆیەوە دەیوت پەروەردگارە لە دەست قەومی ستەمکە ڕزگارم بکە کاتێک ڕووی کردە شاری مەدیەن دووبارە ڕووی کردە پەروەردگاری وتی ئومێدەوارم کە پەروەردگارم ڕێنموویم بکات بۆ شوێن و جێگەیەکی ڕاست و درووست دوور لە کێشە و ناخۆشی. قال ما خطبكما کاتێک گەیشتە ئاوەکەی مەدیەن خڵکێکی بینی ماڵاتەکانیان ئاو دەدا لەولاشەوە دوو ئافرەتی بینی کە بە خۆیان و مەڕەکانیانەوە دوورە پەرێز وەستا بوون بۆیە لێیان چووە پێشەوە و پرسی و وتی ئەوە ئێوە بۆچی لێرە وەستاون؟ کێشەتان چییە وا دوورە پەرێزن؟ ئافرەتەکان وتیان ئێمە ناتوانین ماڵاتەکەمان ئاو بدەین هەتا شوانەکان نەڕۆن و چۆڵی نەکەن باوکیشمان پیرەمێردێکی بەساڵا چووە موسا مەردانە شوانەکانی بڕدا و ماڵاتەکەیانی ئاودا و بەڕێی کردن دوایی پشتی تێکردن و چووە ژێر سێبەرەکە و نزای کرد و وتی پەروەردگارا بەڕاستی تۆ خێر و بێری زۆرت بەسەردا ڕژاندووم بەڵام هێشتا هەژارم و ئاتاجی بەخششی زیاترم. دوای تاوێک یەکێک لە کچەکان هات بۆ لای موسا زۆر بە شەرم و حەیاوە دەڕۆیشت بە ڕێگەدا کە گەیشتە لای پێی وت باوکم بانگت دەکات و حەز دەکات پاداشتی ئەو چاکە و ئاودانی ماڵاتە کە بۆ ئێمەت ئەنجامدا بداتەوە. کاتێک موسا گەیشتە لای باوکیان دوای حەوانەوە هەموو بەسەرهاتەکەی خۆی بۆ گێڕایەوە باوکی کچەکان وتی مەترسە تۆی تر ڕزگارت بوو لە دەست قەومی ستەمکار یەکێک لە کچەکان وتی بابا بۆ بە کرێی ناگریت چونکە بەڕاستی چاکترین کەسێک کە تۆ بیگریت بەکرێ ئەم پیاوە بەهێز و ئەمین و دەستپاک و دەروون پاکەیە باوکیان پێشنیارەکەی پێ باش بوو بۆیە وتی من پێم چاکە بتکەم بە کوڕی خۆم بە زاوای خۆم یەکێک لەم دوو کچەت لێ مارە بکەم بە مەرجی ئەوەی هەشت ساڵ لای من کار بکەی خۆ ئەگەر دە ساڵیشت بردە سەر ئەوە چاکەی خۆتە منیش نامەوێت بێزارت بکەم و زۆرت بۆ بهێنم دەمبینیت ئەگەر خدا بیەوێت لە چاکان دەبم موسا پێشنیارەکەی لا پەسند بوو بۆیە وتی ئەم پەیمانە لە نێوان من و تۆدایە من پێی ڕازیم بەڵام هەر کام لەو ماوانەم بۆ تەواو کرا باستەمم لێ نەکرێت و ئازاد بم خدای گەورەش شایەت و ئاگایە بەوەی کە دەیڵێین و بڕیاری لەسەر دەدەین جا کاتێک موسا ماوەی دیاری کراوی بەسەر برد و بڕیاری گەڕانەوەیدا لە شەوێکی ساردا لەلایەکی چێوی توڕدا ئاگرێکی بەدی کرد بە خێزانەکەی وت ئێوە لێرە بن من بەڕاستی تروسکایی ئاگرێک دەبینم بەڵکو بچم هەواڵێکتان بۆ بهێنمەوە یان چلۆسکێک ئاگرتان بۆ بهێنم تا خۆتانی پێ گەرم بکەنەوە جاکاتێک کە موسا لە ئاگرەکە نزیک بۆوە لە کەناری لای ڕاستی دۆڵەکەوە لە شوێنێکی پیرۆزەوە لە پاڵ درەختەکەوە بانجی لێکرا ئەی موسا ئەوەی گفتوگۆت لەگەڵدا دەکات ئەوە بەڕاستی منم اللە کە پەروەردگاری هەموو جیهانیانم. ئینجا فەرمووی عەساکەشت فڕێ بدە، کاتێک فڕێیدا موسا بینی زۆر بە خێرایی دەجوڵێتەوە وەکو توو لە مار، هەڵهات و ئاوڕی نەدایەوە، خودا فەرمووی، ئەی موسا وەرە و مەترسە، بەڕاستی تۆ لەو کەسانەیت کە ئەمین دەبیت و لە ترس بەدووریت. ئینجا دەستت بخەرە بن باخەڵتەوە بە شێوەیەشی سپی وەک بلور دەستت خۆی دەنوێنێت بێ گەرد و بێ پەڵە و بێ عیب هەروەها بازوەکانت بهێنەرەوە یەک و لەسەر سینە و دڵتی دابنێ ترس و بیمت نامێنێت ئەم دوو مۆجزەیە دوو بەڵگەن لەلایەن پەروەردگارتەوە بۆ سەر فرعون و دار و دەستەی بەڕاستی ئەوانە قەومێکی یاخی و نالەبار و تاوانبار بوون موسا وتی پەروەردگارا خۆت دەزانیت کە بێگومان من کەسێکم لێکوشتوون دەترسم بمکوژنەوە، هاڕوونی براشم زمان پاراوترە لە من ئەویش لەگەڵ من ڕەوانە بکە بۆ ئەوەی پشتیوانیم لێ بکات و پشتگیرم بێت و بەڕازدانەرم بێت چونکە من بەڕاستی دەترسم بڕوام پێ نەکەن. خودا فەرمووی، ئێمە پشت و بازووی تۆ بەهێز دەکەین بەهۆی براکەتەوە و دەسەڵاتێکتان پێ دەبەخشین کە نەتوانن بێنە سەرتان، جا بەهۆی موعجیزەکانمانەوە هەردووکتان و هەموو شوێن کەوتوانتان سەرکەوتوو و زاڵن کاتێک موسا بە موعجیزە ئاشکراکانمانەوە ڕووبەڕوویان بۆوە وتیان ئەمە هەر جادوویەکی دەست هەڵبەستە و شتێکی تر نییە ئێمە لە باو باپیرانی دێرینمانەوە هەواڵی یەکتاناسی و پێغەمبەران و قیامەت و لەو بابەتانەمان نەبیستووە موسا وتی، پەروەردگارم خۆی چاک دەزانێت کە کێ لەلایەن ئەوەوە بەرنامەی هیدایەتی هێناوە، سەرەنجامیش بەهەشت بۆ کێ دەبێت، بەڕاستی ستەمکاران سەرفراز نابن. فیرعەون سەرکەشانە وتی، ئەی خەڵکینە! کەسی تر شک نابەن کە شایستە بێت بەوەی خوداتان بێت جگە لە خۆم؟ ئەی هامان تۆ لە گڵ خشتی سوورەوە کراوم بۆ دروست بکە و قەڵایەکی بەرز و پتەوم بۆ بینا بکە بەڵکو پیایدا سەر بکەوم تا خدای موسا ببینم هەرچەندە من بەڕاستی بڕوام وایە لە ڕیزی درۆزنەکاندایە فرعون و سەربازان و دەست و پێوەندی بەناحەق لەسەر زەوی مسڕدا فیزیان کرد و خۆیان بە گەورە زانی و گومانیان وابوو کە بۆ لای ئێمە ناهێنرێنەوە سەرەنجام ئێمە خۆی و سەربازان و دەست و پێوەندیمان پێچایەوە و فڕێماندانە ناو دەریاکەوە سەرنج بدە و تەماشا بکە و بزانە چۆن بوو سەرەنجامی ستەمکاران ئێمە ئەوانمان کرد بە چەند پێشەوایەک کە بانگی خەڵکی دەکەن بۆ ناو ئاگر لە ڕۆژی قیامەتیشدا سەرکەوتون نابن هەر لەم دنیادا نەفرینمان خستە شوێنیان لە ڕۆژی قیامەتیشدا ئەوانە زۆر ئێسک تاڵ و ڕوخسار ناشیرینن سوێند بە خودا، ئێمە تەوراتمان بەخشی بە موسا دوای ئەوەی کە قەومە پێشوەکانمان لەناو برد چونکە یاخی بوون تا ببێتە هۆی بەرچاوڕوونی و هیدایەت و ڕێنمووی و ڕەحمەت و میهرەبانی بۆ خەڵکی بۆ ئەوەی یاداوەری وەربگرن و تێفکرن ئەی پێغەمبەر تۆ لە بەشی ڕۆژئاوای چێوی تووڕدا نەبوویت کاتێک پەیامی خۆمان ڕاگەیان بە موسا و فەرمانمان پێدا یەکێکیش نەبوویت لە ئامادەبووانی ئەو ڕووداوە. بەڵام ئێمە چەندەها نەوەمان هێنایە کایەوە و تەمەنێکی زۆر تێپەڕی بەسەریاندا، هەروەها وەنەبێت تۆ لەناو دانیشتووانی شاری مەدیەندا نیشتەجێ بووبیت و ئایەتەکانی ئێمە بەسەریاندا بخوێنیتەوە، بەڵکو هەر ئێمەین کە پێغەمبەران ڕەوانە دەکەین بۆ پەند و ئامۆژگاری بۆ تۆی باس دەکەین. هەروەها لەلای کێوی تووڕیشەوە نەبوویت کاتێک بانگمان لە موسا کرد، بەڵکو ئەوە ڕەحمەتی تایبەتی بوو لەلایەن پەروەردگارتەوە کە تۆمان کرد بە پێغەمبەر تا قەومێک بێدار بکەیتەوە کە پێش تۆ بێدارکەرەوەیەکیان بۆ ڕەوانە نەکراوە بۆ ئەوەی یاداوەری وەربگرن و تێ بفکرن و لەو بەسەرهاتانە سوود وەربگرن خۆ گەر ئەو خەڵکە تووشی بەڵایەک ببوونایە پێش ڕەوانەکردنی تۆ ئەی محەممەد بەهۆی گوناه و تاوان و دەست پێشخەری خراپیانەوە ئەوە دەیانوت پەروەردگارە نەدەبوو پێغەمبەرێکمان بۆ ڕەوانە بکەیت تا شوێنی بەرنامە و ئاەتەکانی تۆ بکەوتینایە و لە ڕیزی ئیمانداراندا بووینایە کەچی کاتێک حەق و ڕاستیان بۆ هات لەلایەن ئێمەوە وتیان نەدەبا معجززەیەکی پێ بدرایە هەروەکو ئەوەی کە درابوو بە موسا مەگەر ئەو جولەکانە کاتی خۆی بێ باوەڕ نەبوون بەوەی بە موسا بەخشرابوو وتیان ئەمانە دوو جادوون پەیدابوون کە پشتگیری یەکتر دەکەن و دەیان وت بەڕاستی ئێمە باوەڕمان بە هیچ کامیان نییە ئەی پێغەمبەر پێیان بڵێ دەباشە ئێوە کتێبێکی تر بهێنن لەلایەن خودداوە کە باشتر و چاکتر بێت لەو دوانە واتە قورآن و تەورات ئەوە منی شوێنی دەکەوم ئەگەر ئێوە ڕاستگۆن خۆ گەر بەدەم بانگەوازی تۆوە نەهاتن واتا نەیانتوانی کتێبی تر بهێنن ئەوە چاک بزانە کە ئەوانە هەر شوێنی ئارەزووی خۆیان دەکەون چێش هەیە لەوە گومڕاترە کە شوێن ئارەزوەکانی خۆی کەوتبێت دوور لە هیدایەت و ڕێنمووی خوددا بێگومان خوددا هیدایەتی قەومی ستەمکار نادا سوێن بە خوددا بەڕاستی ئێمە پەیامی خۆمانمان بەش بەش پێگەیاندون بۆ ئەوەی پەند و یاداوەری وەربگرن ئەوانەی پێشتر کتێبی ئاسمانیمان پێبەخشیون ئەوان بەو قورئانە باوەڕ دەهێنن؟ کاتێکیش قورئان دەخوێنرێتەوە بەسەریاندا دەڵێن، ئێمە باوەڕمان پێ هێناوە، چونکە بەڕاستی ئەمە حەقیقەت و ڕاستەقینەیە لەلایەن پەروەردگارمانەوە پێمان ڕاگەیەنراوە، بێگومان ئێمە پێشتر هەر موسڵمان و فەرمانبەردار بووین. ئەوانە دوو جار پاداشتیان پێدەدرێت بەهۆی خۆگری و ئارامگرییانەوە، بە چاکەش بەرهەڵستی خراپە دەکەن، ئەوانە هەروەها لەو ڕزق و ڕۆزیەی کە پێمان داون دەبەخشن، ئەوانە کاتێک قسە و گوفتاری ناپەسند و نابەجێ دەبیستن پشتی تێدەکەن و دەڵێن بە نەفامان کار و کردەوەی خۆمان بۆ خۆمان کار و کردەوەی ئێوەش بۆ خۆتان سڵاوتان لێبێت ئێمە شەڕخواز نین و نامانەوێت هاوڕێیەتی نەفامان بکەین بەڕاستی ئەی پێغەمبەر تۆ ناتوانیت ئیمان و باوەڕ ببەخشیت بەو کەسەی خۆشت دەوێت بەڵکو خودا هەر کەسێکی بوێت دەیخاتە سەر ڕێگەی ڕاست و ئیمانی پێدەبەخشێت خوداش ئاگادارە بەوانەی کە ڕێبازی هیدایەتیان گرتۆتە بەر قڕیش و باوەڕلاوازان لە هەموو سەردەمێکدا دەیانوت ئەگەر ئێمە شوێنی هیدایەت و بەرنامەی ئیسلام بکەوین لەگەڵ تۆدا لە وڵاتی خۆمان دەفڕێنرین و تووشی نەهامەتی دەبین مەگەر ئێمە شوێنێکی دوور لە ستەم و پڕ لە ئاسایشمان بۆ فەراهەم نەهێناون کە جۆرەها بەروبوومی بۆ دێت و لە هەموو ناز و نیعمەتێک بەهرەوەرە هەمووشی ڕزق و بەخششن لەلایەن ئێمەوە بەڵام زۆربەیان نازان و هەست بە دەسەڵاتی ئێمە ناکەن زۆر شار و شارۆچکەمان لەناوبرد کە دانیشتوانی یاخی و لە سنوور دەرچوو بوون لە ژیانی دنیایاندا جا ئەوەتە خانووبەرە و شوێنەکانیان چۆڵە مەگەر کەمێک نەبێت هەر ئێمەش خاوەنی مڵک و خانووبەرە و سامانیان بووین پەروەردگاری تۆ هیچ وڵات و شارێکی کاول نەکردووە تا لە پایتەختەکەیدا پێغەمبەرێکی نەناردبێت کە ئاەتەکانی ئێمەیان بەسەردا بخوێنێتەوە و نەبێت ئێمە شار و وڵاتانمان کاول کردبێت بەبێ هۆ مەگەر کاتێک نەبێت کە دانیشتوانی ستەمکار بوون. هەرچیتان پێ بەخشراوە ئەوە ناز و نیعمەت و زینەت و جوانی ژیانی دونیایە، بەڵام دڵنیا بن کە ئەو بەشەی لەلای خودایە چاکتر و دەوامدارترە. ئایا ئەوە عەقڵ و ژیریتان ناخەنە کار؟ ئایا ئەو کەسەی بەڵێنێکی چاکمان داوەتێ و پێی دەگات وەکو ئەو کەسە وایە هەر لە ژیانی دونیادا کەمێک ڕابواردنی پێ ببەخشین، پاشان لە دەرەنجامی کار و کردەوەی ناپوختیدا لە ئامادەکراوان بێت بۆ لێپرسینەوە و ئاگری دۆزەخ، لە ڕۆژێکدا بانگیان لێ دەکرێت بۆ لێپرسینەوە، خودا ڕوو بەوان دەفەرموێت، ئایا لە شوێن ئەو شەریک و بتانەی کە ئێوە بە هاوەڵی منتان دادەنا بە حسابی خۆتان ئەوانەی بڕیاردادەی خودا دژیان دەرچوو بە خەجاڵەتیەوە باسی ئەو کەسانە دەکەن کە گومڕایان کردوون دەڵێن پەروەردگارا ئەوانەی گومڕامان کردن گومڕامان کردن وەک خۆمان گومڕا بووین ئێمە بەرین لەوانە و لە هەڵەیان لە بەردەم دادگای تۆدا چونکە دەسەڵاتمان بەسەر دڵیاندا نەبوو ئەوانە درۆ دەکەن ئێمەیان هەر نەدەپەرست ئەوسا پێیان دەوترێت ئادەی هاوەڵانتان و خوداکانتان بانگ بکەن جا ئەوانیش بانگیان دەکەن بەڵام وەڵام و بەدەمەوە چوون نەبوو بۆیان ئەو کاتە سزای سەختی دۆزەخ دەبینن ئاوات دەخوازن کە خۆزگە بەڕاستی ئەوان ڕێبازی هیدایەتیان بگرتایەتە بەر ڕۆژێک دێت خدا بانجان دەکات و پێیان دەفەرموێت ئەوە وەڵامی پێغەمبەرانتان چۆن دایەوە لە سەختی ئەو ڕۆژە هەموو هەواڵێک فەرامۆش دەکەن هەموو شتێکیان لەبیر دەچێت پرسیار لە یەکتریش ناکەن. جا ئەوەی تەوبەی کردووە و باوەڕی دامەزراوی هێناوە و کار و کردەوەی چاکی ئەنجام داوە، ئەوە بێگومان ئەو جۆرە کەسانە لە سەرفراز و بەختەوەران دەبن. هەر پەروەردگاری تۆیە هەر چییەکی بوێت دروستی دەکات و هەڵیدەبژێرێت، خەڵکی ئەو دەسەڵاتەیان نییە و سەرپشک نەکراون پاکی و بێگەردی و بڵندی بۆ خودایە لە بەرامبەر ئەو شتانەوە نەفامان دەیکەنە شەریک و هاوەڵ. هەروەها پەروەردگاری تۆ دەزانێت ئەو خەڵکە چییان لە سینە و دەروونیاندا شاردۆتەوە و چی دەردەخەن و ئاشکرای دەکەن. خودا زاتێکە کە جگە لەو خودایەکی تر نییە، سوپاس و ستاییش لە سەرەتا و کۆتاییدا لە دونیا و قیامەتدا هەر شایستەی ئەوە، حوکم و فەرمانڕەواییش هەر بەدەست ئەوە، هەر بۆ لای ئەویش دەبرێنەوە. ئەی محەممەد بڵێ، خەڵکینە هەواڵم بدەنێ، ئەگەر خودا شەوگار بکات بە هەمیشەیی تا ڕۆژی قیامەت هەر ڕۆژ نەبێتەوە، چ خودایەکی تر هەیە جگە لە اللە بتوانێت ڕووناکیتان بۆ فەراهەم بهێنێت، ئایا ئێوە ئەم ڕاستیانە نابیستن؟ هەروەها پێیان بڵێ، هەواڵم بدەنێ ئەگەر خودا ڕۆژگاری کردە هەمیشەیی لەسەرتان تا ڕۆژی قیامەت خایاندی، کام خودا هەیە جگە لە ئەللا کە شەوگارتان بۆ پێش بهێنێت تا ئارامی تێدا بگرن ئایا ئێوە سەرنجی ئەم دیاردانە نادەن و نایان بینن؟ جا لە ڕەحمەت و مهرەبانی ئەو زاتە ئەوەیە کە شەو و ڕۆژی کردووە بەهۆی ئارامی و حەوانەوە و کار و کاسبی کردن و بەهرەبردن لە بەخششەکانی بۆ ئەوەی تا دەتوانن شوکرانە بژێر و سوپاس گوزاری بکەن. ڕۆژێک دێت خودا بانگیان دەکات و پێیان دەفەرموێت ئەوە کوانە و شتانەی بە گومانی ئێوە هاوەڵ و شەریکی من بوون؟ هەر لەو ڕۆژەدا لە هەر ئوممەتێک شایەتێک لە خۆیان دەهێنینە مەیدان لە پێغەمبەران ئەوسا بە خەڵکی سەرگەردان دەڵێین ئادەی ئێوە بەڵگەتان چییە لەسەر لادان و گوناهتان بیهێنن ئەو ڕۆژە ئیتر زۆر بە چاچی دەزانن و دڵنیا دەبن کە حەق و حەقیقەت لە لای خدایە و هەرە و شایستەی پەرسن بووە هەرچی و شتانەشی کە بڕواان پێی هەبوو هەڵیان بەست بوو هەمووی ون و نادیار و بێ نرخ دێتە بەرچاو بێگومان قارون لە قەوم و خوێشانی موسا بوو کەچی بەهۆی ماڵ و سامانیەوە خۆی جف دەکردەوە بەسەریاندا و فیزی بەسەردا دەکردن ئەوەندە ماڵ و سامان و داراییمان پێبەخشی بوو کە بەڕاستی کلیلی گەنجینە و قاسەکانی بە چەند کەسێکی بەهێز بە گرانی هەڵدەگیران لە کاتی لووت بەرزیەکەیدا هەندێک ئیمانداری خزمی پێیان وت کەشخە مەکە و لە خۆت بایی مەبە بەم سامانە چونکە بێگومان خدا و کەسانەی خۆش ناوێت کە کەشخە دەکەن بە سەروەت و سامانیەوە و لە خۆیان بایی دەبن هەوڵ بدە بەو ماڵ و سامانەی کە خودا پێی بەخشیوی ماڵی قیامەت و بەهشتی بەرین بکڕە و بەشی خۆشت لە دنیادا بە حەڵاڵی فەرامۆش مەکە چاکە لەگەڵ بەندەکانی خودادا بکە هەروەک خدا چاکەی هێناوەتە ڕێت نەکەیت هەوڵی فەساد و گوناه و تاوان بدەی لە زەویدا چونکە بەڕاستی خدا ئەو کەسانەی خۆش ناوێت تۆوی خراپە دەچێنن قارون وتی بێگومان ئەم سامان و داراییەم هەر بەهۆی زانست و زانیاری نەخشەی خۆمەوە پێم دراوە باشە مەگەر قارون نەیدەزانی بەڕاستی خوددا پێش ئەم چەندەها قەوم و هۆز و گەلانی لەناو بردووە کە لەو زیاتر بەدەسەڵاتتر و سەروەتمەندتر بوون تاوانباران پرسیاریان لێ ناکرێت دەربارەی گوناهەکانیان چونکە تۆمارە و لای خوددا ئاشکرایە فخرج على قومه في زينته ئینجا ڕۆژێک قارون خۆی سازدا و بە ڕازاوەیی چوە دەرەوە بۆ ناو قەومەکەی بۆ کەشخەکردن و خۆنواندن ئەوانەی کە ئاواتیان ژیانی دنیاە وتیان ئای خۆزگە ئێمەش وەکو قارون سامان و دەسەڵاتمان ببوایە بەڕاستی خاوەنی بەختێکی گەورەیە بەڵام ئەوانەی کە زانست و زانیاری ڕاستیان پێبەخشراوە دەربارەی حەڵاڵ و حەرام و نرخی قیامەت دەزانن وتیان هاوار بۆ ئێوە بۆ تێنافکرن پاداشتی خودایی زۆر چاکترە بۆ ئەو کەسەی باوەڕی دامەزراوی هێناوە و کار و کردەوەی چاچی ئەنجام داوە ئەو زانست و باوەڕ و کردەوەیە بە کەس نادرێت تەنها بەخۆگر و ئارامگران نەبێت ئەوسا کە بینیمان قارون بە تەواوی لە سنوور دەرچووە کتوپڕ خۆی و ماڵ و سامانیمان برد بەناخی زەویدا هیچ دەستە و گرۆیەکی نەبوو فریای بکەوێت و لە دەست خەشم و قینی خودا دەربازی بکات بێگومان لەو کەسانەش نەبوو کە بتوانێت خۆی ڕزگار ببێت اینجا ئەوانەی دوێنێ ئاواتیان بە قارون دەخواز دەیانوت ئەی هاوار بەس نەبوو وەکو ئەو تیانە چوین دیارە کە خدا ڕسک و ڕۆزی زۆر دەبەخشێت بە هەر کەس بیەوێت یاخود کەمی دەکاتەوە بێ حکمت نییە ئەگەر فەزڵ و بەهرەی خودایی نەبوایە لەسەرمان ئێمەش بەناخی زەویدا ڕۆچوو دەبووین ئای کە ڕوون و ئاشکرایە کافر و خوددا نەناسان سەرفراز نابن جابا خەڵکی دڵنیا بن کە ئەو ماڵی قیامەتە و ئەو بەهشتی بەرینەمان ئامادە کردووە بۆ ئەو کەسانەی کە نەلوود بەرزی و گەورەیان دەوێت لە زەویدا نەفەساد و گوناه و خراپە سەرنجام و سەرفرازیش هەر بۆ پارێزکاران و خودا ناسەکانە. ئەوەی بە کار و کردەوەی چاکەوە بێت ئەوە چاکتر دێتەوە ڕێی، ئەوەشی بە گوناه و هەڵەوە بێت ئەوە پاداشتی ئەوانەی کە گوناه و هەڵەیان کردووە نادرێتەوە تەنها ئەوە نەبێت کە دەیان کرد. بەڕاستی ئەو زاتەی کە گەیاندنی قورئانی لەسەر تۆ پێویست کردووە سەرەنجام دەتگێڕێتەوە بۆ مەککە یان قیامەت و بەهەشتی بەرین، ئەی پێغەمبەر پێیان بڵێ، پەروەردگارم خۆی چاک دەزانێت و لە هەموو کەس زاناترە بەو کەسەی کە ڕێنمووی و هیدایەتی هێناوە و بەو کەسەش کە لەناو گومڕاییەکی ئاشکرادایە. تۆ ئەی محەممەد بەتەما نەبوویت قورئانت بۆ ڕەوانە بکرێت جگە لە میهرەبانییەک نەبێت لەلایەن پەروەردگارتەوە، کەوابوو خۆت مەکە بە پشتیوان و هاوکاری بێباوەڕ و خودانەناسان، ڕان بەرگریت نەکەن لە گەیاندنی ئایەتەکانی خودا دوای ئەو کاتەی بۆ تۆ دابەزێنراوە، هەمیشە بانگەشە بکە بۆ لای پەروەردگارت هەرگیز نەکەیت خۆت بخەیتە ڕیزی هاوەڵگەرانەوە لەگەڵ خودادا هانا و هاوار لە خودایەکی تر مەکە چونکە جگەل لەو زاتە خودایەکی تر نییە هەرچی شت هەیە تیا چووە و لە ناو چووە جگەل لەو زاتە فەرمان ڕەوایی هەر شایستەی ئەوە هەمووانیش هەر بۆ لای ئەو دەبرێنەوە